لە دوو بابەتا باسمان کرد ئستش تەکمیلەی ئەوە ئەکەین انشاءاللە ئەوەی پەیوەست بوو بانگەوە دوو نقطەی ڕئیسی هەبوو لەوانە یەکەم بانگوێش کاتێک کە بانگەکان ئەیە جێتان لێ بێ بە شێوەیەکی عام لە دواییە ئەڵێن ئەسەلات وەسەلام و عليهیک عليهیکە و على ئالیکە واصحابیکە یا ڕسول الله تا دوایی لە کۆتاییش ئەڵێ هەدیەتەن الفاتحە الی بلال الحبشی و الی روح النبی الهاشمی القرشی و الی کافة المؤمنین الفاتحە ئەم شتانە هەمووی مخالفاتن لە شریعەتی ئیسلامە لەبەرەوەی هەموو کتوبی سنە بگەڕێ هەموو کتوبی علەماش بگەڕێ کتوبی فقە بگەڕێ شتێکی وا نبینیتەوە هەمووی دانراوی دەستی ئەو خەڵکەیە بۆ خۆی بە باشی زانیوە و خستویە تێناو بانگەکەەوە زیادەی خستۆتە سەر بانگەکە بۆیە پێویستە لەسەر ئینسانی موحیدی سنی یانی چی التحیات لله والصلوات والطیبات السلام علیک هەتا دوایی ڕوا کۆتایی پێ ئەو تحیاتە معنای چییە ئەو سڵاواتە معنای چییە سەڵاوات یعنی خوایە پلە و پایی پێغمبەر بەرزکەیتەوە سەل الله وسلم خوایە قدری بەرزکەیتەوە خوایە ئەجر و پاداشتی بیتەوە لەسەرەوەی کە تعلیمی ئەو ئومەتەی کرد تۆش ڕێزی لێبنی لە مەلەکە لە علا خی تەبارتعاە لەمە لە لە علا ڕێزی لێبنی خوایە لە لای خۆت و لە لای جبرەئیل و میکایل و ئیسرافیل و لە لای حملت العرش و لە لای هەموو مەلایکەکانی ئاسمان خوایە پلە و پایی بەرز کەیتەوە تۆ دوعای بۆ بکەیت پاشان ئەڵێ اللهم رب هذه الدعوة التامة یعنی ئەی خوای ئەو بانگە ڕێک و پێک و تەواوە چکە هەموو داوە و هەموو هەموو بانگەوازێکی تر باتی لەو نقصانە إلا ئەو دوعایانە بێکە تۆ بانگەکە بۆ یەخواپەرستی هەموو ڕۆژێ تۆ ئەو دوعای ئاکەی هەموو ڕۆژێ بەس لە دوای بانگەکان ئەو بۆ خۆ دەیڵی ئەو بانگێش نایڵێ ئەوش مخالفاتێکی تر لە مەسئلەی بانگە پاشان ئەو فاتحەیە کاڵی فاتحە بۆ پێغەمەر سەل الله عليه وسلم ئیمامی شافعیە فەرمێ وەکو ابن کەثیر لێ نەقلەکە لە سوورەتی نەجم و لەیس للئینسانی إلا ما سعى واتە هیچ شتێک بۆ ئینسانەکانی إلا و نەبێکە خۆیانی کرد دەڵێ ئیمامی شافعی ابن کەثیر فەرمێ ئا لەو ئاەتە ئیسیمباتی ئەو حکمەی کردو فەرموویەتی خوێندنی قورآن ناچێ بۆ مردووان خوێندنی قورآن ناچێ بۆ مردووان ئەگەر بچوایە پێغەمەری کرد صلی الله عليه وسلم والله یەک حەدیث نابینیتەوە پێغەمەر و توێتی فاتحە صلی الله عليه وسلم بۆ خەدیجە فاتحە بۆ زەینەبی کچی خوزەمێ چکە دوو خێزان لە خێزانەکانی لە زمانی خۆی مرد پێش خۆی نۆ خێزانی بەجێهێشت دوانی لە زەمانی خۆی مرد. سێ کچی لە زەمانی خۆی مرد. زەینەب و ڕۆقەیە و ئوم کەلثوم. فاتیمە لە دوای خۆی مرد. سێ کچ، دوو ژن، مامی. ئەمانە هەمووی موسڵمان بوون. ڕۆژێک نەگێڕرایە بڵێ فاتیحە بۆ خەدیجە و فاتیحە بۆ زەینەب و فاتیحە بۆ ئەوەکانی تر. بۆیە فەرمێ ئەم قورآانە هەرکەس بۆ خۆی بێ بیخوێنێتەوە ئەوەشی ئەمڕۆ دەستی خەڵکی پێ بڕن وەربا خەتمەیەک بنێرم بۆ مردووەکە دادێ ئەوەندە وەرە قمبەرێ یا لەسەر قبران یا لە ناو تەعزەکان خەڵکی خۆی خڵەتێنێ بەڕاستی بۆیە شت شت ڕاکێشێ ئێمە بە ئەهلی ئەو گەڕەکەی خۆمان ئەڵێن ئەڵێن برایان هەر کەس مردووی لێ مرد با پێتان بڵێم باشترین شتی ئەو مردووە چیە واجبەکان چییە؟ واجبەکانەوە یەکەم بیشۆی دووەم کفنی کەی سێم نوێژی لەسەرکەی جارێ نوێژ لەسەرکردن بزانە چەند فەضیلەتی گەورەی هەیە ئەگەر بەڕاستی کەسان کۆ ببنەوە لەسەر نوێژی لەسەرکە مەعل ئەسەف بەجگەرە خواردن و بە کابرای پانتۆڵ لە پێ و ئەنوا عشقال لە دەری مزگەوتەکە ڕاوەستێت دوو کەس نوێژی لەسەرەکە و یاڵە بڕۆ نایەت نوێژەکەی لەسەر دوایش دانیشێ سێ ڕۆژ لە تازەکە الفاتحە ئەڵە یەک دوو سێ چوار پێ شش حەوەشت ئەو فاتحە کەیت کە خۆی فاتحە هەر دروست نییە بیخوێنی ناچێ بۆ مردوو ئەوش گاڵتەشی پێەکە چەند هاشتمان وان بیستوە کاکە چەند هاشتی وامان بیستووە کەواتە تۆ چیەکەی ئەو چواشتە واجبە لە حەقی مردووەکەت پاشان لێگەڕێ با خەڵک هەر کەس بچێتەوە شوێنی خۆی و دوعای خێری بۆ بکەن ئەگەر حەجی بۆ نەکراوە حەجی بۆ بکەن ئەگەر عمرەی بۆ نەکرا عمرەی بۆ بکەن ئەگەر ڕۆژووی نەزری لەسەر ڕۆژەکەی بۆ گرنەوە ڕۆژی ڕەمەزانی لەسەر کە فارەتەکەی بۆ بن ئەمان نوێژ ناگەڕێتەوە ئیسقاتیش نییە ئەم هەموو خۆخڵەتان نەچیە وەرە ئیسقات لە سەلاتی بۆ گادێەوەە پارە و نازانم چی و لاولە نوێژ عیباەتێکە خوال لە هیچ کەسێکی قوبڵ ناکای لە نەفسی شخصەکە خۆی نەبێت نە کوڕ نە کچ ناتوانێت بۆت بکە نە باوک نە دایک ناتوانێت بۆت بکە ئەبێ خۆت بیکەیت ئەڵێن ئیسقاتی سەڵات پاشان دانیشن لەبەر عیب و عاری خەڵکەکە هادی کاکە لە قاعەیەەکە ئێ کابراەک دێنن بە شش حە وەرەقە و بە دە وەرەقە و ئستا مەلای ئافرەتیشمان بۆ دروست بووە نازانم نەخوێنەوار هیچ قل لە فول جا ناکەنەوە دەسەکەن بە دەفلیان و بە گۆرانی وتن و بە دەنگی بەرز یعنی بەلایەنە تێپەڕی لاواندنەوەیە لەسەر گۆرانی هیچ و پوچەکانی کە گوێتان لێبێ ئەو چێ بۆ مردووەکە ئەمە هەمووی جەهالەتی ئەو ئومەتە دەرەخا ئەو مردووە ڕۆی ئەو مردووە بە عملەکەی خۆی ڕۆی ئەوەی کە ماوەتەوە تۆ بۆی بکەی پێغەمەرە فەرمێ سەل الله عليه وعلی وسلم ئەو شخصە علمێکی هەبوو بێ بڵاوی کردبێتەوە بە خەڵک قوتابیەکانی قوتابی قوتابیەکانی هەتا دوایی پاشان ئەو شخصەوە لە دێکی ساالحی هەبێ لە کوڕ لە یا لە کچ هەر عملێکی ساالحکە بۆ مناڵەکەشە نووسێ بۆ دایک و باوکی شێ نووسێ ئەوە لەسەر فاتحە جا تەماشاکەن لە دوای بانگاڵی الفاتحە یعنی و فاتحە بۆ پێغەمەر صلی الله عليه وسلم پێغەمەری خوا نەیوتو تۆ فاتحە بۆ من بنێرە بەڵکو تۆ ئەگەر بێت و قورآن بخوێنی و فێری خەڵکی بکەی هەر عملێکی ساڵح تۆیکەی بۆ پێغەمەرە ڕاست لەسم بەبێەوەی تۆ باسی بکەی چکە ئەو ئێمەی فێر کردووە یەکێکی تر لەو مخالەفەتانی کەوا هەیە بریتییە لە پێشخستنی پارشێو دەبێت پارشێو دوا بخرێ نەک پێش بخرێ کابرا لە سعات دوازە نانەخوا یان ناخوا پارشێو ناکاتەوە دەڵێ نا بەخوا حەزم لێ نییە توانە حەزم لێ نیە یاخۆت حەز پێش یەخەم بۆیکەوە لە دەستم دەرنەچێت تۆرە کاکە سعات هەیە شت تێ بینێرەوە سعات سێ و ئەوەندە بانگەیە پێش ئەو کاتە هەستە بەقەدەر خوێندنی پەنجا ئایا دوکو لە سەحابەوە هاتوو پێغەمە ساسم لە بینی سحورەکەی و لە بینی بانکەیە خوێندنی پەنجا ئاەت بۆ ئەو هەبوو بۆ شێوازە پێشی مەخە بەڵکو دوای خە تا دوای خەی بەرەکەتی تایە یەکێکی تر لە مخالەفاتەکان ئەوەیە لە کاتی بانگە کابرا ڕاکە بە پەلەپەل ئاوە خواتەوە لە کاتی بانگەوە بانگەکایە الله ئەکبەر الله ئەکبەر هەدە دێ خێرا پەرداخی ئەوم بەرێ با بخۆمەوە ئەو غەڵەتە ئەم لە کاتی بانگا خواردنەوەیە بێ ئاگادار بی ئەگەر کابرای بانوێش بزەبت لە کاتی خۆی بانگ بە ئیتر تۆ لە ئەڵڵا ئەکبەر بێ دەم بگریتەوە نابێ بڵێ وڵا ئەسنای بانگەکە قەی ناکە هەچی هەتا لێ بێتەوە مشکیلە نییە ئەو غەڵەتە چکە ئەو بۆی دەرکەوتکەوە فەجری صادق دەرکەوت لەگەڵ فەجری صادق دەرکەوت بانگە درێ کە بانگیش درا نابێ هیچ بخۆی ئەوژێکی کێ لە غەڵەتەکان یەکێکە لە غەڵەتەکان پێشخستنی بانگی بەیانە لە لای بانگوێژەکان هەندێک لە بانگێژەکان دەڵێ با احتیاط بکەین کاکە ئەو خەڵکە زوو دەم هەڵگرێتەوە چونکە ئێستاوە لە کاتی بانگەکە شەشتە خۆنجاری وای لە دوای بانگیشتە خۆن بایمە بانگەکە پێش خەین بە دەدەقەیەک بۆ یەگەر دوای بانگەکە شتیان خواردەر ڕۆژەکەیان دروست بێمە غەڵەتە نابێ ئەو بانگە تاخیر بکەی سەیری کەن پێغەمەری خوا فەرمێکی عليه الصلاة والسلام المؤذن مؤتمن ئەو بانوێژە ئەمیندار کراوە لەسەر ئەو بانگە نابێ پێش و پاش بانگ بابێت لە کاتی خۆی بانگ بە ئیبن حەجەر بازەکە ئەفەرمێت لەو بیدعە منکەرانەی کەوا هەبوو لە زمانی ئەو باسێکە ئەڵێ لەو زمانەیە کە داهێنراوە ئەوەیە کە بانگی بەیانی ڕوبع سەعاتێک یاخود بیست دقەیەک لە کاتی خۆی ئەدرێ لە ڕەمەزانە لە پێش کاتەکە یعنی ئەڵێن گوایە بە احتیاط کەین ئەڵێ مە غەڵەتە نابێ واگە ئابزانە لەو زمانەشە چۆن بیدا هەبووە و چۆن علەمایان ئینکاریان کردووە یەکێکیکە لەو مخالەفەتانە ئەوەیە ئێمە بە ڕۆژوە بین بالفعل یەکەم ڕۆژ و دووەم ڕۆژ لەوانەیە کەسانێک لە بیریان چچکە عادەتیان وانە بۆ بە ڕۆژوبێ سەوا بە ڕۆژوب لە بیریانە چێ ئاوە خۆنەوە یا شتێگە خۆن دوایی کەوا بیریانەکەوێتەوە زۆر بێ تااقەتە بن ئەه والله ئەوم کرد چەند گوناحێکی گەور کاکە گونا حەد نەکرد لەبیرت چوو لەبیر خۆ بە عمدی نەت کردووە پاشان شتێکی زۆر ورد هەیە ئاگاداری بن کە تۆ کەسێک ئەبینی ئاوە خواتەوە لە کاتی ڕۆژوو ڕەمەزان لە بیری نییە یا شتێگە خوا شتێگە با بۆ دەمی ئاگای لە خۆی نییە تۆش زانانی ئاگای لە خۆی نییە هەڵوێستمان چی بێ بەرامبەر بەوە لێ بگەڕین بخوا بڵین وڵاو ڕستێکە خوا بی نردووە یان بڵێین مەکە کاکە تۆ بەڕۆژووی کامیان دروستە علەما فەرمی بێ پێی بڵێ نابێ بڵێ وڵا قەیناکەەوە ڕستێکە خوا بۆی نردۆ با خۆ لە بیری نیە قسە نەکەی نا علەمایان لەسەر ئەوە ئەفەرمونون پێویستە خەڵکی ئەگەر بینی کەسێک شتە خوا ئەگەر بە لەبیرچوونەوەش بێ بڵێ مەخۆ بۆ ئەوەی لەو ڕۆژە ڕێزی ئەو ڕۆژە بگیرێ ئەگەر بە لەبیرچوونەوە بێ یاخود بە عەمدی بێ ئەبێ ئەمر بە معروف و نەی لە منکر لە جێگەی خۆیان بکرێ کە پرسیار لە علەمایان کراوە ئەو جوابیان ناوەتە وتیانە هەر کەسێک گەر بینی کەسێک ئەخوایە ئەخواتەوە لە مانگی ڕەمەزانە وجب انکاره علیه واجبە تۆ ئینکاری کە یعنی گوناحبارە بێ گەر پێی نەڵێ بێ پێی بڵێ کاکە لی گەڕێ بە خۆی بخوا خۆ نازانێ مشکلە نیە ئەخە تۆ تاوانبار بووی لەبەرەوەی تۆ بۆت نەوت پاشان یەکی چکە لەو شتانی کەوا مخالفاتە تاخیرکردنی بانگی مەغریبەکەیە ها بانگی مەغریب تاخیرەکە بانگی مەغریب نابێت تاخیر بکرێت بانگی مەغریب لە کاتی چوونە خوارەوەی خڕایی خۆر کە چوو لە ئاستی زەویەکی دەشت یاخود بەحر ڕۆشتە خوارەوە تەواو کە دیار نەما ئەلو کاتای تر شەویە ئیترە بێ بانگێش لەو کاتە بانگ بە ناوێ بڵێ وڵا بە پێنج دقە ڕابوەستم تا بە تەواوی ئەڕوا یا تا و سووراییە نامێنێ علاقی سوورایی ئاسمانمان نییە من ئەو ڕۆژە درێژە درێژەم برد بەسەر ئێستا ناتوان پێنج دەقەش بەرم بەسەر ئەوە غەڵەتە ئەو قسەیە پێنج دەقە بۆ خۆت تاخیرەکەی یەک دەقەش خۆت تاخیر مەکە وتی ئەلله وەکبەر یەکسەر ئاوەکە بخۆرەوە یەکسەر خورماکە بخۆ گەر خورما هەبوو یەکەم جار خورما اینجا ئاوەکە تەبعەن ئاگادار بن لەسەر خورما یەکەم جار یا ئەگەر نەبوو لەسەر ئاو لەما فەرمونون ئەو ئینسانە کاتێک کەوتین و برسیە بێ دەرەجەی سوکەری لە خوێن دێتە خوارێ پێغەمەری خواسە لە الله عليه وسلم ئرشادمانەکە بۆ خواردنی ئەو خورما شیرینە ڕاتە خوارە و ئاوەکەیەکەی بەسرە ئەتوێتەوە لە گیانە و زوو ئەو معیدەیە هەڵیە مژێ و ئەچێتەوە ناو خوێنت نەشاتت بۆ دروزە بێتەوە سەبەبەکەشی چییە؟ دەڵێ چونکە ئینسانی مسلمان بۆنی دەمی ئەگۆڕێ ئەو بۆنە لە لای خوا زۆر خۆشەویستە ئەو بۆنە لامە بە لە دەمت طبعا علەمان ئینکاری ئەم قسەیەکەن علەمای محققین ئینکاری لەم ئیشا لەم قسەیەکەن ئەڵێن پێویستە ئینسانی مسلمان بۆن خۆش بێ دەبێت ئاگاداری ناودەمی خۆی بێ بۆگەن نەکە ئێوە تەماشای دەستنوێژ گرتن کەن دەستنوێژ لە هەر کاتێکە دەگری دەگری حتا لە پێش مەغریب بە دە دقە بە پێنج دقە مەسەلە لە ناو دەستنوێژ ئەگەر ئاو لە دەم ڕانەدەی دەستنوێژەکەت بەتاڵە بێ ئاو لە دەم و لوودت ڕابێ پێغەمەرە فەرمی عليه الصلاة والسلام إذا توضأت فمضمض ئەگەر تۆ دەستنوێژت کرد ئاو لە دەم ڕادە کەسانێک دێن دەڵێن نا کاک ئاو لە دەم ڕانادەین با بۆنی ناخۆشەکەی دەممان بمێنێت چکە لە لای خوا خۆشەویستە کاکە باسی ڕۆژی قیامەتەکە لە لای خوا لە ڕۆژی قیامەت ئەجینا تۆ وەرە بۆنی دەمی هەر کەسێکی ڕۆژوانکە حەز ناکەی هەمومان وای حەز ناکەی بۆنیکەی خۆش نییە لە لای ئێمە خۆش نییە بەس رب العالمین سبحانە وتعالی وای داناوە لە ڕۆژی قیامەت لە میسک خۆشترە ئەو بۆنە ئەو لە ڕۆژی قیامەت وایە بۆ یاگاداری ناو دەمت بە ئەو لە دەمت ڕایە سیواک بکە هیچ مانع نییە لە ئەوەڵ تا ئاخیری ڕۆژەکە تۆ دەم و بلت بە خاوێنی ڕابگری یەکێکی کە لەو مخالفانە ئەوەیە کابرا کاتێک کە جەنابەتی توژە بێ و هەر لەسەر ئەم مەسەلەی خۆشتنێک لەو مخالەفەتانە وەکو دوێنێ برایەک باسی کرد ئەڵێ پێیان وتوین مەلە مەکەن مەلەکردن بۆ ڕۆژوان باش نییە بۆچی باش نییە کاکە ئەوە تا ئەفەرمێت تۆ بێ خۆت بشۆی ئێکە خۆتی شت هەموو گیانەتە ڕەبیانە وەگەر خۆت نەشوی چۆن نوێژەکەی و کاتەکە تووشی جەنابەت کاتە مانیع نییە لە خۆشردن لە خۆ فێنکردنەوە بە زوریا بە ئەو نەچێتە قوڕگت ئەو نەچێتە ناو کەپوت یەکێکی کە لەو مخالفانە ئەوانەیە کەەوە دەڵێن گوایە لە شەوی ڕەمەزانە مەچۆرە لای خێزانت هیچ ئەسلی نییە خی تعالا بە نەسی قورآان بۆی باس کردوین کە تۆ توانی لە شەوی ڕەمەزانە چیتە لای خێزانت ئەو لەمانەی کە نەچوون مەژغولون بە عیباەتەوە ئەوە بە خۆیان حاڵیان وابووە نەک لە بەرەوەی ئیشەکە حرامە ئیلا لە عەشری ئەواخیرا نەبێ باشتر وایە ئینسان خەریکی ئیعتیکاف بێ ئیعتیکافیش لە مزگەوت ئەو کاتە نابێ یەک لە هەڵوەشێنەرەوەکانی ئیعتیکاف بۆیە بچیتە لای خێزان چکە بێ لە مزگەوت بمێنیتەوە ئەو کاتە فریای ئەوە ناکەوێت یەکی چکە لەو مخالەفانە مناڵی بچووک ئەوانی تەمیزیان پیا کردووە نایڵن بە ڕۆژوو بن دایک و باوشە نە بە ڕۆژوومە بە ڕۆڵە تۆ ناتوانانی بۆچی ناتوانێت فێریکە هەر لە مناڵیەوە فێریکە سەحابەکان مناڵەکانیان فێرە کرد بە ڕۆژووە بوون ئەگەر بگری نایە بۆ ئاو بۆ خواردن دەچوون بکە شوشتیان لە خوری بۆ دروست دەکردن مەژغولیان نەکردن هەتا بۆ ڕۆژەکەیان نشکە بۆی فێر بن لە مناڵیەوە هی ئێمە ژێستا ئەڵە چی هەدە ساڵ ئەڵە هەتاهدە ساڵ مناڵە جارێ هەتاهدە ساڵ مناڵە ئەو باڵغ بووە ئەڵێ مناڵە نازانێ علمی پێی نییە کەلامی علەمای نەخوێنەوەتەوە لە خۆیەوە فتوایە ئەڵێ کاکە بۆ شتاشتێ بۆ چۆن بۆ ناشتێ چۆن بۆ ناشێ بۆ خۆی تێەکەوێ ینی پێویستە لەسەرمان بگەڕێنەوە بۆ کەلامی علەما بزانین ئەو بابەتانی کەەوە ئەوان باسییان کردووە سەبارەت بەو شتە نوێیانی ئەمڕۆ بەکارێنانی ئەو بابەتانی کە لە طیبا بەکاردێ وەکو قەترە و وەکو قەستەرە و وەکو مینزاری ناو مەعیدە و وەکو زۆر شتی تر وەکو حەتا لا حیا فی الدین حوقنەی شەرجی و فەرجی و ئەو بابەتانی کەوا بەکارهێنرێ یان فەحسکردنی ئافرەت لە دامێنەوە و ئایا ئەو ڕۆژوە شتێنە یان نا ئەوانش مجموعەیەک باسن ئینشاءله کە زۆر زەرورە تۆی مسلمان ئاگاد لێ بێت بۆ خۆت بۆ ئەو برا خوشکانی کە نەخۆشن ئەو بابەتانە ڕاست نین ئەوەی کەوا ڕۆژوو ئەشتێنەوەی کە بچێتە ناو مەعیدە حتا بە دەمیش دەستکەی بە دەم تا ڕۆژوو ناشتێنێ ئەبێ بڕاتە گەرو بڕە ناو مەعیدە اختلافێ لە لای علەمایانی ئەم سەردەمە لە بەرەوەی بە خاخی ڕەبوو ئەوی کەوا کەسێک کە ڕەبووی هەیە بەکاری هێنێ لە کاتی خۆی نەبوو ئایا ئەوە ئێستا ڕۆژووە شتێنیان نە اختلافێ لە بینی علەما لە لای علەمای محققین قولی صواب ئەوەیە کە ناشتێنێ هەنی کابرا گە ڕەبووی هەبوو تەنگە نفەس بوو دەتوانێت بە ڕۆژوو بێ و ئەتوانێت بە خاخەکەشی بەکاربێنێت چکە ئەو بە خاخە لە ئەسڵا چییە بریتە لە چی لە هەوایەک لەگەڵ کەمێک کەمێک پرژە ئاو کەمێک پرژە ئاو ینی وەک وایە تۆ ئاو لە دەمەت ڕاوی ئەوە لەوەش کەمترە ئەوە لە بەرەوە ڕۆژوو ناشتێنێت یان باس لەوە ئەکرێ ئەو حەبانەی کە ئەخرێتە ژێر زمان بۆ عیلاجی ئەزمەی قەلبی بۆ دڵ هەیە نەخۆشی دڵی هەیە پیاو تۆ حەب لە ژێر زمانت دانێ ئەتوانێ ئەو حەبە لە ژێ زمانی دانێ کە بە ڕۆژووە دەڵێ ئەو حەبانە ڕۆژوو ناشکێنێ لەبەرەوەی ناچێتە ناو مەعیدا ئەو دەمارانەی ژێر زمان هەڵی ئەمژێ بۆ خۆی و نەخواردنەوە نەخواردنەوەیە لە لای محققین ئەو قەولیان هەیە کافەرمون ڕۆژوو ناشکێنێ نەک حەبەکە قووت بێ ها باسی حەب قوودان ناکەین پاراستۆڵێک یا فلانێک قووت بۆ هەڵیە ئەو هەنا حەبەکە لە ژێر زمانی دانێ و لە ژێر زمان بۆ خۆی امتیساسێکا و هەڵێمژێ لە گەرو ناچێتە خوارەوە ئایا ئەوانەی کەوا ئەو دەرزیانی کە مغەذینین دەرز یعنی دەرزی هەیە مغەذیە و دەرزیە مغەذینیە مغەذی چی ئەوەی کە بۆت هەڵەواسن ئاوەکەی کە تێ دەکەن ئەوە بڵێت ڕۆژوەش چێنێ ئەگەر کەسێک گەشت ئەو حاڵەتە بیبن بۆ خەستەخان ئاوی تێبکەن ئەو ئاوە بۆ خۆی خواردنا کەواتە تۆ ڕۆژەکە شکا بەڵام ئەگەر بێت و دەرزی دەمار بێ یا دەرزی عضڵە بێ لێ دەن ڕۆژەکەت ناشێت ئەو میزاری کە ئەکرێتە ناو مەعیدا ئەکرێتە ناو مەعیدا هەن لە قورگاچێتە ناو مەعیدە وی فەحسی مەعیدە و دوای دەرهێنرێتەوە دەڵێ ڕۆژوە شتێنیان نە دەڵێ نزیکتر لە ڕاستیەوە ئەوکان ناشتێنێ چونکە ئەوە نەخواردن و نەخواردەوەی و نەچێتە ناو مەعیدە قەترەی لووت ئایا ڕۆژوە شتێنێ دەڵێ زۆر لە عولەمایان دەڵێ بەڵێ دەیشتێنێ هەندێک لە عولەمایان دەڵێ نە ڕۆژۆکە ناشتێنێ بەڵام ئەگەر ورد بینەوە لی قەترەکە ئەگەر نەڕواتە خوارەوە بۆ گەرو ناشتێنێ ئەگەر بەس پەیوەندی بێ بە ناو کەپۆکە خۆیەوە هەروەکو چۆن ئەو لە لووت دڕایی بەس پێغەمەرە فەرمی عليه سەڵات سلام مبالغەی تیامەکە بۆی لە گەرو نەچێتە خوارەوە بادام لە گەرو نەچوە خوارەوە هەروەکو بە خاخەکەوایە غازی ئۆکسجین ها بینن کەسانی غازی ئۆکسجینی بەدانن ئایا ئەوە ڕۆژوە شتێنێ دەڵێن ناشتێ لەبەرەوەی ئەوە هەوایە هەوا دێت و دەڕوە چ پەیوەندی بە خواردن و خواردنەوە هەیە ئەو پمپانی بە کەپووا دەکرێت ئەوانەی حساسێتیانێ ئایا ڕۆژوە شتێنێ دەڵێن ناشتێنێ هەروەکو بە خاخی ڕەبوو وایە ئەویش ناشتێنێ ئەڵێ ئەو شخصی نەخۆشی کە تەخدیر ئەکرێ واتە بێهۆش ئەکرێ دەرزی لێدرێ بێهۆش ئەکرێ ئایا بەهۆی ئەو دەرزی بێهۆشەوە ئەشتێ ڕۆژوەکەی دەڵێ ئەگەر هاتوو ئەو نەخۆشە ئاگای لە خۆی نەما بە تەواوی بە درێژایی ڕۆژەکە دەڵێ دەیشتێنێ بەڵام ئەگەر بەشێک لە ڕۆژەکە و دوای هۆشی هاتەوە دەڵێ ناشتێنێ قەترەی گوێچکە دەشکێ یان ئاو لە کاتی خۆشۆردن بچێتە ناو گوێچکە دوای ئاوای لێ دەکەی دێتە دەرەوە دەشکێ دەڵێ ناشکێنێ قەترەی چاو ئەگەر چاوت پێویستی بە قەترە بوو بیکەیتە چاوە درۆژەکە دەشتێ دەڵێ ناشتێ چونکە وانە هیچی ناچێتە ناو مەعیدا ئەگادار بن ئەو مەڵحەمانی لە لاشە دەدرێ هەیە مەڵحەمی بۆ نووسراوە لە دەستی لە لاقی لەو جێگانی ئایا ئەوانە ڕۆژوو دەشتێنێ دەڵێ نەخێر ئەوانە ڕۆژوو ناشتێن قەستەرەی شەراین کە بۆت دەکرێ شەراین قەستەرە ئایا ڕۆژوو دەشتێنێ دەڵێ نایشتێنێ شۆردنی کلیە، شۆردنی گورچیلە زۆر جار مەوادی لەگەڵای ئاگادار بن ئەمە و کۆکانی تر نییە مەوادی مغەدی یا سوکەری لەگەڵای ئەوە دەیشتێنێ هەروها ئافرەتان شۆردنی دامێنیان کە لە لای دکتۆر بۆیان ئەکرێ ئەڵێ ناشچێ چونکە ناچێتە ناو مەعیدە تەبەڕوع بە خوێن ئەوە ئێستا داوای خوێنەکەن مەسەلەن ڕۆژووی ڕەمەزانە ئایا خوێن بیت ڕۆژەکە دەشتیان نا ئەم بابەتە پەیوەستی هەیە بە چیەوە بە مەسلەی حیجامەوە حیجامە خلافێکی زۆر شەدیدی تیا واتە خوێنگرتن لە خۆ ئایا لە ڕۆژی ڕەمەزان لە ڕۆژی ڕەمەزاندا کە بە ڕۆژووی یاخود غیر ڕەمەزانیش ئەو کاتانی بە ڕۆژووی ئەگەر هاتو حیجامت کرد کەڵە شاخت کرد ئایا ڕۆژەکە دەشتێ